کەم کەس هەیە پاپا ئەربانی دووەمی بیستبێت. لەگەڵ ئەوەیشدا کەم کەس هەیە ئەوەندەی ئەو کاریگەر بووبێت بۆ سەر مێژووی مەردوم. چونکە هەر ئەو بوو کە بانگەوازی جەنگی خاچەکانی لە نێو جیهانی دیاندا بڵاوکردەوە بۆ ڕزگارکردنی گۆڕی عیسا. پاپا ئەربان ساڵی هەزار و چل و دوو زەینی لە نزیک شاری چەیلۆن سەرمارن لە فەڕەنسا لەدایکبووە. لە بنەماڵەیەکی خانەدان و ناودارانی فەڕەنسا هاتووەتە خوارەوە. بەشێکی زۆری لە خوێندن و ڕۆشەنبیری وەرگرتووە. بەر لەوەی بە پاپا هەڵبژێررێت لە ڕۆما ساڵی هەزار و هەشتا و هەشت بۆ ماوەیەک کاردینال بوو. پاپا مەردێکی بە یارا و کاریگەر و سیاسی مەند بوو. جا وە نەبێت پلەی پاپایی بووبێتە هۆ و ڕێخۆشکەرێک بۆ ئەوەی بخرێتە ڕیزی ئەو سەد کەسانەوە، بەڵکو ئەو کارە گرنگانەی کە گێڕای لە هاژاندنی گەل و کۆمەڵدا. سەرەتای دەستپێکردنی لە کۆڕێکی کەنشتەدا بوو کە لە شاری، کلێرمۆنتی فەڕەنسایی گێڕای لە بیست و حەوت ی تشرینی دووەمی هەزار و نەوەد و پێنج ی زایینیدا. لەوێ بەرامبەر بە هەزاران کەس وتارێکی خوێندەوە، گڕ و سۆزێکی وەهای خستە ناویانەوە کە بۆ چەند نەوەیەکی تری دوای خۆیشی هەر کاریگەر بێت. لەو سوخەنڕانیدا هاواری دەکرد تورکە سەلجوقیەکان خاکی پیرۆزیان پێشێل کردوە و شوێنەوارە پیرۆزەکانی دیانیان کردوەتە وێرانە تەنگ بە دیانەکان هەڵدەچرن و شەڕیان پێدەفرۆشن بەم ڕفتار و شێوازە هانی هەموو جیهانی دیانی ئەدا کە بەشداری بکەن لەو جەنگە پیرۆزە واتە بە هەڵمەتی خاچی نەبێت خاکی پیرۆز هەرگیز ڕزگار ناکرێت و ناگەڕێتەوە دەست دیانان بەڵام پاپا ئەربان کە زۆر زارا و زرینگ بوو لە بانگەوازەکەیدا هەر تەنها لایەنە ئاینییەکەی نەگرتبوو، بەڵکو هاواری ئەوەیشی دەکرد کە خاکی پیرۆز زۆر زەنوێر و بە پیت و سامانە. لەسەر وشەی زارا پەراوێزێک هەیە. زارا واتا ناتق. کۆتایی پەراوێز. بگرە زۆر لەو خاکە پڕ لە دانیشتوانەی ئەوروپا بە سامان ترە. ئینجا لە دواییدا ئاشکرای کرد کە ئەوەی بەشداری لە جەنگی خاچەکان بکات ئەوە ئەو جەنگە دەبێتە باڵا گەردانی و پۆشاکێک بۆ ئەو گوناهانەی کە کردویەتی. ئا بەم جۆرە جەنگاوەرە خاچەکانی دڵنیا کرد لەوەی کە لە هەموو گوناهێکیان پاک دەبنەوە و خودای مەزنیش دەیانبەخشێت. پاپا بەو وتارەی خرۆش و بزێوی خستە نێو گەلەوە بە ڕادەیەک هێشتا لە وتارەکەی نەببوەوە هەموو بە یەک دەنگ هاواریان دەکرد کە ئەمە فەرمایشت و ئارەزووی خودایە هەر بەو بانگەواز و هاوارە دەست بەجێ دەنگی زوڵالی جەنگی خاچ بڵند بۆوە هەر ئەوەندەیشی نەبرد کە لە ماوەی چەند مانگێک ڕا جەنگاوەران ئامادەکران و هێڕشیان خۆش کرد و بەرەو جەنگ بەڕێکران و لەو جەنگە دوور و درێژەدا چەند هەڵمەتێکیان بە ئەنجام دا کە دەگەیشتە نزیکەی هەشت هەڵمەتی سەرەکی و چەندێکی لا بەلایش ساڵی هەزار و نەوەد و نۆ ی زەینی لە یەکەمین هەڵمەتی خاچەکاندا توانیان بارەگای پیرۆز داگیر بکەن و بچنە ناویەوە بەر لە دوو هەفتەی سەرکەوتنیان پاپا ئەربان مرد و ئەو مزگێنیەشی پێنەگەیشت. لێرەدا گەر لەو جەنگە خاچانە بکۆڵینەوە سیر دەکەین کە هەر وەک جەنگەکانی تری مێژوو وایە لە کاری ڕاستەوخۆی بۆ سەر بەشداران و دانیشتوە شاریەکان و توشبونیان بەو جەنگانەوە بە هەرچۆن بێت بایەتە ئەوە بزانین کە جەنگی خاچەکان کارێکی باڵا و گرنگی جێڕا لە نزیکاندن و ئاشنایەتیەکی ڕاستەوخۆ بۆ ئەوروپای ڕۆژئاوا لەگەڵ ژیاری بیزەنتی و ئیسلامی کە زۆر پێشکەوتوتر بوون لە ئەوروپای ڕۆژئاوای ئەو سەردەمە. هەر ئەم نزیکبوونەوەیەش بووە هۆی چەڵاندن و ڕاژەنینی ڕاپەڕین لە ئەوروپادا، کە لێوەی ڕا بووە هۆی بوژانەوە و گوشادیەکی سەرانسەر لە ژیاری ئەوروپای نوێدا. گەر ڕابیری خۆمان بکەینەوە بۆمان دەردەکەوێ کە جەنگی خاچەکان هەرگیز نەدەبوو گەر وێزە و هاندان و پاڵهێزی پاپا ئەربانی دووەم نەبوایە، هەر ئەو دەمەیش زۆر لەبار و گونجاو بوو بۆ پاپا چونکە ئەگەر ئیمپراتۆری ئەڵمانیا ئەم کاری بکردبایە لەوانە بوو هیچ کەسێک لە ئەوروپای ڕۆژاوادا دوای نەدەکەوت. جا تاکە مەردێکی بوێر و ئازا کە شیاو بوو بەم کارە گرنگە هەستێت و مەبەستەکەی سەرکەوتوانە بخاتە گەڕ بە نێو گشت پاشا و میرانی ئەوروپادا،